شەهرەزاد وتی، هێشتا فەرەنگەکە قسەکەی تەواو نەکردبوو کە شرکان بۆی چووە گۆڕەپان. کەوتە غار و لێیدا، لاو زەنگی دا تا نزیک بۆوە. لافرەنگی هەڵمەتی بۆ برد. هەر وەک پڵنگ ئەویش بۆ ئەم شاڵاوی هێنا. زرمەی شمشێر بوو، قەڵغان بە شوێنا. هەر وەکوو دوو کێو بدا، یاخود دوو دەریا شەپۆل تێکەڵ کا. ئەوەندەی پێنەچوو ئەو بگرە و بەردە شەو بەسەریا هات ئا ئەو نەبەردە ناچار هەریەکەیان گەڕایەوە ناو کۆمەڵەکەی خۆی دوای حەوانەوە شرکان ڕووی کردە هاوڕێکانی وتی جەنگاوەری وەکو ئەم شۆڕە سوارم نەبینیوە شتێکی هێندە سەیرم لێبینەوە ئەم جەنگاوەرە کاتێک هەلی بۆ هەڵەکەوێ ڕمێکم تێبگرێ تێم ناگرێ نازانم چی لە مندا بینیوە ئاواتەخوازم لە سوپاکەمدا جەنگاوەرێکی ئاوا بە توانا و پاڵەوان هەبێ هەر کە ڕۆژ بۆ جەنگاوەرە فەرەنگەکە لە گۆڕەپان کەوتە غاردان تا وەکو بۆی چوو شرکان دەستیان بە جەنگین کردەوە ئەو ڕۆژەش یەکتریان هێناو برد تاکو ڕۆژیان لەسەر برد شەو هەریەکە و گڕایە و ناو کۆمەڵەکەی خۆی هەر پاڵەوانە و باسی ئەو زۆرانبازی بۆ هاوڕێیانی جێڕایەوە جەنگاوەری فەرەنگی بە کۆمەڵەکەی خۆی وت سبینێ دوا ڕۆژی جەنگینمانە ئەو شەوە لێ نووسن تاکو سبەی بەیانی ڕۆژی دواتر دیسان کەوتنەوە پێکدان ڕمبازێن و شمشێر لێدان تاکو و نیوەڕۆ ئەمجا فەرەنگی فێڵی کرد و شمشێرێکی بە هێواشی لە ئەسپی شرکانەوە ژەن شرکانیش هەلەکەی قۆستەوە و ڕەشمەی ئەسپی فەرەنگی ڕاکێشا و خستی خوارەوە شمشێری لێ بڵند کردەوە کە بیکوژێ فەرەنگی هاواری کرد ئەی شرکان ئەوە پیشەی شۆڕە سوار نییە کە شرکان گوێی لەم قسێ بوو سەیری جەنگاوەری کرد و ورد لێی ڕوانی بۆی دەرکەوت ئەم جەنگاوەرە شازادە ئیبریزەیە ئەمجا شمشێرەکەی فرێدا و باوەشی پێدا کردوتی ئەرێ تۆ ئەم کارت بۆ لەگەڵ من کرد ئەوێژوتی ویستم لە گۆڕەپانی جەنگدا تاقی بکەمەوە بتبینم بە قەڵغان و شمشێر و قەمەوە درێژەی داوتی ئەو جەنگاوەرانم هەموو کچانی سەر بە مۆرن ئاوە سوپاکەی تویان پێچایەوە ئەگەر ئەسپەکەم هەڵ نەنوتایە ئازایەتی ئەمەت ئەبینی کە لە بەردەستایە ئەیژتی سوپاس بۆخوا کە بە بێوەی ڕزگارت بوو بە یەکتر شاد بووینەوە شازادە گیان ئیبریزە هەستایە و خۆی تەکان ئەمجا فەرمانی دا کە دیلەکان ئازاد بکەن کە نیزەکە جەنگاوەرەکان فەرمانەکەیان جێبەجێ کرد ئەمجا کڕنووشیان بۆ هەردووکیان برد شتکانیش ڕووی تێکردن و پێیوتن بەڕاستی ئێوە پاڵەوانانی ڕۆژی تنگانەی پاشایانن ئەمجاویش فەرمانی دا چەکدارانی کڕنوش بۆ شازادە ئیبریزە بەرن ئەوانیش لە ئەسپەکانیان دابەزین و فەرمانەکەیان بەجێهێنا ئەمجا فەرماندرا ئەو دو سەد سوارە خۆیان ئامادەی سەفەر کرد دواتر بەڕێکەوتن و شەش شەو و شەش ڕۆژ بەڕێوە بوون ئەمجا گەشتنەوە ماڵ ئەمجا فەرمانی دا کە جلوبەرگی جەنگ دابکەن و بەرگی جوانی ڕۆمی لەبەرکەن کەنیزەکەکانیش فەرمانەکەیان بەجێهێنا. ئەمجا تەتەری نارد بۆ لای شا عومەری شا نوعمانی باوکی تاکو هەواڵی گەشتنی سوپاکەی بگەێنێت و ڕایبگەیەنێ کە شازادە ئیبریزەی کچی شا حەردوبی شای ڕۆمیشی میوانە. ئەمجا بار و بنیان خستوە و شەوە لەوێ حەوانەوە. بۆ بەیانی ڕۆژی دواتر فەرماندرا سواربن بەرەو کۆشک. کەڕوانیان دندانی وەزیر بە خۆی و هەزار جەنگاوەرو هاتوون بە پیریانەوە ئەمەش بە فەرمانی شا عومەر بووە ئەمجا دندان و سەرانی مەملەکەت کڕنوشیان بۆ شرکان و ئیبریزە برد و لە خزمەتیان دا بوون تاکو گەشتنەوە کۆشکی شاهانە کە چوونەوە ژوورەو شا عومەر باوەشی بە شرکان دا کرد و ئەم لاو ئەولای یەکتریان ماچ کرد کە باوکی پرسیاری لێ کرد بە سەرهاتی خۆی و شازادە ئیبریزەی بۆ گێڕایەوە ئەمجا تێی گەیان کە شازادە ئیبریزە لەبەر خاتری ئەم خاک و نیشتیمانی خۆی بەجێهێشتووە لەگەڵ ئەم هاتووە ئەمجا بە باوکی وت پاشای قوستنتینیە ویستی فێڵمان لێ بکات لە پێناوی سەفیە کچیدا چۆنکە پاشای ڕۆم هەواڵی سەفیە کچی کە چۆن کاتی خۆی بە دیاری بۆ تۆی نردووە پێڕاگەاند بوو تێشی گەاند بوو کە نەیزانیوە سەفیە کچی شا ئەفرەیدونی پاشای قوستنتینیە خۆ ئەگەر بیزانایە کە سەفیە کچی ئەوە بە دیاری نەی ئەنارد بۆ تۆ ئەی ناردەوە بۆ باوکی ئەمجا بە باوکی وت بڕوا بکە ئازایەتی خاتو ئیبریزە نەبوایە هەرگیز ڕزگارمان نەبوو لەم خاتونە ئازاتریشی نەدیوە شەڕشمشێری نێو گۆڕەپانی ئەو کیژەی بۆ باوکی گێڕایەوە ئیدی هێندەی تر شازادە ئیبریزە لای باوکی مەزنتر بوو ئەمجا شاعمەر نردی بە شوێن شازادە ئیبریزەدا شرکان چوو بۆ لای ئیبریزە و پێیوت پاشا نردوێتی بە شوێنتدا ئەوێژوتی بە چاوان هەر کە گەشتن شا عومەر لە سەر کورسیەکەی دانیشتبوو فەرمانی دا پیاوانی مەملەکەت دەورو بەریان چۆڵ کرد هەر خۆی و دەرگاوان مابوونەوە شازادە ئیبریزە چووە ژوورەوە کڕنووشی بۆ شا عومەری شا نوعمان برد بە زمانی شیرین سوپاسی کرد شایش فەرمانی دایە کە دابنیشێ ئەویش دانیشت ئەمجا شا سوپاسی ئیبریزەی کرد بۆ ئەو بەهاناوە چوونەی بۆ کوڕەکەی ئەمجا فەرمانی دا کۆشکێکی بدەنێ و موچەی بۆ خۆی و کەنیزەکەکانی بڕیەوە ئمجا لەبارەی ئەو سێ گۆیەوە لێی پرسی، شازادە ئیبریزەش لە وەڵامدا وتی، ئەی پاشای زەمان هەرسێکیانم پێیە. ئمجا سندووقە زێڕینەکەی هێنا و هەر سێ گۆیەکەی دایە دەست شا عومەر و هۆڵەکەی بەجێهێشت، دواتر شا عومەر ناردیە شوێن شرکانی کوڕی و گۆیەکەی دایە، شرکانیش پرسیاری هەردوو گۆیەکەیتنی کرد، شا وتی، کوڕم یەکێکیانم داوە، بە زەئولمەکانی برات و ئەوی دی بە نەزهەتولزەمانی خوشکت کە شرکان بیستی برایەکی تری هەیە بە ناوی زەئولمەکانەوە لە باوکی پرسی بۆ لە من زیاتر کوڕی ترت هەیە ئەوی ژووتی بەڵێ ئێستا شش ساڵانە شرکان گۆیەکەی فرێدایە ئەو لاوە باوکی پێیوت ئەبینم ڕەنگت تێکچوو سووری ژەزانی دوای مردنم مەملەکەتەکە هی خۆتە سوپایەکم بۆ پێکەوە ناوی یەکێک لەو سێ گۆیەشم پێداوی شرکان سەری داخست و پێی شەرم بوو دەمە دەمێ لەگەڵ باوکی بکە ئەمجا گۆیەکی هەڵگرت و ماچی کرد و چووە دەرەوە هێندەش تووڕە بوو نێزانی چی بکە ملی ڕێگای گرت تاکو و گەشتە کۆشکی شازادە ئیبریزە کە شازادە بە هاتنی زانی چوە پێشوازی دوای بەخێرهێنانی سوپاسی پێزانینەکەی کرد دانیشت پێی زانی کە تووڕەیە بۆیە هۆی تووڕەبوونەکەی پرسی ئەویش لە وەڵام داوتی باوکم کوڕوکچێکی لە سەفیەی کەنیزەکی هەیە کوڕەکەی ناوی زەولمەکانە کچەکەیش نەزهەت و زەمان دوو گۆیشی بەوان داوە گۆیەکیشی بە من داوە منیش لە داغدا فرێمدایە گیرفانمەوە لەم کاتەدا زانیومە برایەکی شش ساڵانم هەیە شازادە لای خۆی داینیشان دواتر پێیوت ئەگەر گوۆیەکی کە باوکت پێی بەخشید بیبەخشیتە من زۆر سپاس دەکەم شتکان جوتی بەسەر چاوان فەرموو ئەمجا خات و ئیبریزەوتی گوێیمە دەرێ و بێخەم بە سعاتێک پێکەوە دانیشتن دواتر شازادە ئیبریزەوتی خەمی ئەوە مە باوکم بزانێ کە من لای ئێوەم چونکە لەگەڵ پاشای باوکی سەفیە ڕێکەوێت و شازادەش وتی ئەوە بەدەست ئێوەیە، گەر لەگەڵمدا باش بن ئەوا ئەمێنمەوە، ئەگەر مامەڵەتان لەگەڵ من خراپ بوو ئەوا جێتان دێڵم. ئەمجا فەرمانی دا کەنیزەکەکانی سفرەیان ڕازاندەوە، شرکان خواردنێکی کەمی خوارد، دواتر ماڵاوایی کرد و بەدڵی تەنگەوە گەڕایەوە، لەو لایشەوە شاعمەری کوڕی نوعمان دوای ئەوەی شرکانی کوڕی جێ هێشت چووە لای سەفیەی ژنی و هەردوو گۆیەکەی تری پێبوو ژنەکەی لەبەری هەستا هەردوو مناڵەکەشی زەعلمەکان و نەزەهت و زەمان بەخێریان هێنا پاشانە و چەوانی هەردووکیانی ماچ کرد و هەریەکە و گۆیەکی کردە ملیان ئەوانیش پێی دڵخۆش بوون و دەستیان ماچ کرد کە پیشانی دایکیان داویش نزای تەمەنی درێژی بۆ کردن ئەمجا پاشا ڕووی کردە ژنەکەی و پرسی باشە ئەی تۆ بۆ هەرزوو نەدوتووە کە من کچی شا ئەفرەیدونی شای قوستنتنیەم تاکو و ڕێزی زیاترت بگرم و پلە و پایت بڵند بکەم سەفێژوتی پاشا گیان لەم ڕێزوو بەهایە زیاترم بۆ چییە؟ کە من لە سەرمەوە تا پێم پۆشراوی چاکەکانی تۆیە خوا کوڕ و کچێکی جوانکی لەشی لە تۆ پێبەخشیوم شاعمر سەری لەو وتە جوانانەی سڕما و زۆری پێخۆش بوو ئەی بۆنا شا کۆشکێکی نایبی پێبەخشی بوو خزمەتکار و زانایان و پزیشکانی بۆ دابین کردبوو شاعمر خواحافیزی کرد و ڕوە و کۆشکی حکومڕان چوو لە کاتێکدا شازادە ئیبریزەشی زۆر بەدڵ بوو کەماری کرد تاکو ساڵانێکی زۆر بە بەختیاری ژیانیان بردە سەر دواتر شازادە ئیبریزا تاسەی ماڵە باوان و نیشتیمانی خۆی کرد دەستی بە گریان کرد هێندەی خەم بۆ خواردن تا زەرد و لاواز بوو بۆیە فەرمانی بە خزمەتکار و کەنیزەکەکانیدا کە ڕێنەدەن کەس بێتە سەردانی و بیبێنێ ئەوە بوو ئەم هەواڵە گەشتەوە لای شامەر و پزیشک و دا و دەرمانی بۆ نرد لە ئەنجامدا مەیلی بەرامبەری سارد بوو ناچوە لای ئەوە سکیشی لە شاپڕ بوو دنیای لا تەنگ ببوو ڕۆژێک بە کەنیزەکەی خۆی وت ئەمان غەدریان لێ نەکردوم خۆم دایک و باوک و نیشتیمانم جێهێشتووە بۆیە زرد و لاواز بووم و گوڕۆتینم نەماوە جاران ئەو هەموو غارغارێنم بە سوارێ کرد ئێستا ئەوشم پێناکرێت جا باشە بە چ ڕوێکەوە بگەڕێمەوە ماڵە باوانم بوومە گاڵتەجاڕ چەند جوانیان وتووە بێکەس و بێدەر بە بێلانە خۆم دوور لە هاوڕێیان ئای بێگانە خۆم مەرجانی کە نیزەکی وتی فەرمان فەرمانی خۆتە من سرم لە ڕێتە شازادە ئیبری جەژوتی ئەمەوێ بەنهێنی بەرە وڵاتی خۆم بڕۆمەوە و لە تۆ زیاتر کەسی دی نەزانێ ماڵە باوان ڕۆگەیە خوش چی لە چارە نووسیبم هەرەوەیە کەنی جەککە وتی، هەر ئەوە چاکە بیکە. دواتر شتومەکی پێچایە و خۆی ئامادە کرد و چەند ڕۆژێک ئارامی گرت، تا پاشا چوو بۆ ڕاوشکار، شرکانیش کاروباری مەملەکەتی گرتە دەست، ئەمجا شازادە ئیبریزا بە کەنی جەککەی وت، ئەمەوێ هەرەمشەو بۆی دەربچم، جا نازانم چی بکەم. یەک سەعات بیری لێکردەوە ئەمجا وتی، پیاوێکم بۆ پەیدا بکە، هەردووکمان بەرێت و لە ڕێگا بمان پارێزێ چونکە من توانای چەک هەڵگرتنیشم نەماوە مەرجانەوتی بەو خویە شازادە هەر یەک کۆی لاناسم کەشا بۆ ئەوە ڕایگرتووە تەنیا پەزێراییمان بکە ئیترێمەش چاکەی زۆرمان لەگەڵدا کردووە هەر ئێستا چمە لای و داوای یارمەتی لەکم و پەیمانی پارەشی ئەدەمێ چەند ڕۆژێک لەمەو بەر باسی خۆیە کرد کە کاتی خۆی ڕێگر و جەردە بووە بەخوا گەر بە قسەمان بکە ئەوە باسانی ئەمان گەێنێت تا خاک و ئاوی خۆمان شازە دەژوتی بڕۆ بۆم بانکە خۆم قسەی لەگەڵەکەم شەهرەزاد وتی، مەرجانە چووە دەرەوە و بانگی کرد، کە هات پێی وت، قەزبان، ئەزانی خوا شاد و بەختیارت دەکا گەر بە گوێی خاتوونەکەم بکەی؟ دەستی گرت و بردیە لای، ئەویش کڕنووشی بۆ برد. کە شازادە ئەم غەزبانەی بینی سڵەمیەوە بەڵام چاریشی نەبوو، هەرچەند دڵیشی ئەم پیاوەی ناخوازی بەڵام کەوتە گفتوگۆ لەگەڵیدا. وتی، غەزبان ئامادەیت تا یارمەتیم بدەی لەم بەڵای زەمانە بەسەری هێناوم؟ ئەتوانیت نهێنیم بپارێزی؟ هەرچەند خۆشی پێ نەگیرا بەڵام وتی، خاتوونەکەم فەرمانت بەجێیە. ئەمجا شازادە وتی، کەواتە دوو ئەسپم لە ئەسپەکانی پاشا ئامادە بکە، دوو تورەکە خورجیش تاک و پڕیان کەم لە زێڕ و پارە. ئەمجا بە دزیەوە خۆم و کەنیزەکەکەم لە شار بەرە دەرەوە و بەرە وڵاتی خۆم سەفرەکەین. هەر کە گەیشتین ئەوێ بۆت هەیە لای من بمێنێیتەوە. منیش ژیانێکی خۆشت بۆ مسۆگەرەکەم. خۆ گەر حەزیشت کرد بگەڕێیتەوە بۆ ئێرە ئەوە پارەیەکی زۆر باشت ئەدەمێ. غەزبان کە ئەمەی بیست زۆر دڵی خۆش بوو وتی، خاتونەکەم لە بان چاوم داتان ئەنێم و لە پەزێرایتدان دا ئەبەم. لەگەڵتان دێم کە ڕۆژ لەبەر خۆیوتی ئەمە ئەوەیە بۆیە گەڕام گەر لە ڕێگاش لێم هەڵگەڕانەوە ئەوە هەردووکیانە کوشم و پارەکەیانە بم ئەم جا بەخۆی و سێ ئەسپە و گەڕایەوە و خۆی سوار یەکێکان بوو دوانەکەی تری دایە خات و ئیبریزا خۆی سوار یەکێک بوو کەنیزەکە مەرجانشی سوار ئەوی ترکرد مەرجانە تووشی سەرئێشە ببوو کەوتنە ڕێ دۆڵ و شاخی سەختیان بڕی شەو ڕۆژێکیان پێچوو کە شازادە ئیبریزا ژان گرتی و بانگی غەزبانی کرد کە لە ئەسپەکەی دایبەزێنێ ئەمجا هاواری کردە مەرجانەوتی دابەزە مامانیەکەم بکە ژانم بۆ هاتووە غەزبان دای بەزاند و ڕەشمەی هەردوو ئەسپەکەی گرت و بەدارێکەوە بەستنیەوە ئەمجا شمشێری لە شازادە هەڵکێشاوتی ئەبێت لەگەڵمدا بە دڵی من جووت بیت شازادە ئەمەی بیزوتی مبارەک نەبێ کەس نەمابوو تۆ نەبێ ئەوە بزانە کاتی خۆی بە پاشایانیش ڕازی نابووم ئەمجا شیڕاندی بەسەری داوتی پێم خۆش نییە جارێکی تر لەم قسانە ببیستم هەرگیز کاری ئاوا پەسەند ناکەم ئەگەر بشم کوژی لەسرم بۆستە با مناڵەکە ڕێک بخەمەوە و خۆم کۆبکەمەوە ئەوسا ئەگەر زاڵ بووی بەسرمدا ئەوە ناهێڵم دەستت بمگاتێ و خۆم ئەکوژم ئەم جام شیعرەی وت هێندە بێ خەم نیم واز بێنە غەزبان بۆ خۆم کەوتومە بەرشەقی زەمان فەرمانی بە دووربوونی خراپە دراوە و شوێنمان دۆزەخی یەزدان قەت هەواداری خراپە نەبووم کۆڵم لێ بدە و بەبێ چاوەڕوان کاری ناشرین لە من بە دوور کە. مەیکە دوژمنت گشت بەرەی باوان. گەلە کۆمەکەت با لێ نەکەن و لێت کۆنە بنەوە لە ئاغا تا شوان. گەر بە شمشێری یەمەن بمبڕی لە من نابینی گوناه و تاوان. نام بۆ ئازاردان پیاو ماقوڵان کرد. ئەی کۆیلەی ڕەش لە تیرەی زەوان. شازادە ئیبریزە زۆر گریا، وتی، بەڵا لێت دا غەزبان، من هێندە ڕسوام تاکوو بەم شێوە بمدوێنی؟ بەد ڕەوشت؟ پێت وایە مرۆڤ هەموویان چون یەکن؟ کە غەزبان ئەمەی بیست زۆر تووڕە بوو، ڕەنگی تێک چوو. بەد فەسەڵ شمشێری بۆ داهێنای و کوشتی، هەموو پارە و زێڕی برد. لە نێو شاخەکاندا خۆی ون کرد. لەم لایشەوە مەرجانە شازادە ئیبریزەی بینی کوژراوە کەوتە لەخۆدان و قوڕپێوان. کوڕە ساواکەی لەبەر هەڵگرتەوە کەوتەوە شین و شەپۆڕ هێندە دەم و چاوی خۆی ڕنیەوە تا خوێن لە کوڵمەکانی و هاتە خوار بەدەم یەخە دادڕینەوە قیژاندی وتی ئەی هاوار بۆ خاتونەکەم بۆ ئەم کڵۆڵیەی کە بەو هەموو سوار چاکی ئازایەتیەوە بەو هەموو چاکێتەوە ئاوا بەدەستی کۆیلێکی ڕەشی ڕسووا کوژرایی هێندەی زانی تەپ و تۆزێکی زۆر بڵند بۆوە کە تەپ و تۆز ڕەویەوە لە شکرێکی بینی تومەس لەشکری شا هەردوو بە باوکی شازادە ئیبریزە هەرکە بیست بووی کچەکەی و کە نیزەکێ کەڵاتون لە شاعمەری کوڕی نەعمان لەشکرێکی زۆری شوێن خۆی خست بوو کەوتو بە پرسیار کاخۆ ڕاستە خاتو ئیبریزە لای شاعمەرە ئەو ڕۆژە هەر لە بەیانی و تاکو یوارە بەڕێوە بوون لە دوورەوە سێ سوارەی بینی بوو شوێنیان نەکەوێت تاکو پرسیاری کچەکەی خۆی لێ بکە بێوی بزانێکێک لەو سوارانە کچەکەی خۆیەتی و دوانەکەی دیکە نیزەکەی و غەزبانی کوێلەیە کە گەیشتە سەریان بینی ئەوە کچەکەیەتی کوژراوە و ئەوی تر کەنیزەکەیەتی بەسەری داگری لە ئەسپەکەی دابەزی و گەشتە سەری بورایە و کەوت ئیدی ئەوانەی لە تەکی دابوون لە وەزیران و پێشنگان و پیاماقلان پیادە بوون. دەوریان هەڵدا و باروبنان خست و دەوارێکیان تایبەت بە شا هەردوو ڕازاندەوە کە مەرجانە شای بینی ناسیەوە کە باوکی شازادەی کوژراوە هێندەی تر بە کوڵگیریا کە شا هەردوو باگاتەوە نردە دووی کەنیزەکە و هەواڵەکەی لێ پرسی، ئەویش بەسەراتەکەی بۆ گێڕایەوە، ئەمجا وتی، ئەو کەسەی کچەکەیشی کوشتیت کۆیلەیەکی ڕەش بوو لە کۆیلەکانی شا عومەری کوڕی نوعمان. شا حەردووب دنیای لەبەر چاو تاریک بوو، فەرمانی دا تەرمی کچەکەی بگەیەننەوە قیساریا. شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد وتی ڕۆژێکیان شا هەردوو چوە لای دایکە فێڵبازەکەی و پێیوت جابێ مسلمانان ئاوە بە من کەن ئاوە کچەکەمیان سزادا و تاڵاویان پێنوشی دوا جاریش بەدەستی کۆیلەیەکی ڕەشی ڕسوا کوشتیان بە گیانی مەسیح ئەبێ نەهێڵم بە سەریانەوە بچێت ئەبێت بە دەستی خۆم تۆڵێک چەکەمیان لێ بسێنمەوە گەر ئەم تۆڵێم پێ نەسەندرایەوە ئەوە بە دەستی خۆم خۆمە کوژم ئەم جا بە کوڵ گریان دایکە فێڵاویەکەی وتی کەس کچەکەتی نەکوشتووە مەرجانە نەبێ چونکە لە دڵەوە قینی لی بوو ئەم جاوتی بێخم بە من تۆڵیت بۆ کەمەوە لای شاعمەری نوعمان ناگەڕێمەوە تاکو خۆی و کوڕەکانی نەکوژم ئەبێت کارێکیان پێ بکەم کە پاڵەوانانیش بۆیان نەکرابێ کارێکی هێندە مەزن کە لە نێو شاران وڵاتاندا بڵاو ببێتەوە بەڵامە بێ چیموت بە قسم بکەی ئەویش بە تووڕەیەوتی لە قسە دەرناچم پیرێژنە مەکربازە کەمێ سەری داخست، ئەمجا ڕووی کردە شا حەردوو بووتی، هەندێ لە پیاو ماقووڵان و فەیلەسووفان لەگەڵ چەند کەنیزەکێکی سەر بە حۆرم بۆ ئامادە بکە، با ئەو پیاوانە، ئەو کچانە فێری ڕێوڕەسمی هەڵسوکەوتی پاشایان بکەن، پەند و شیعریان فێر بکەن، با زانایان عەرەب بن تاکوو مێژووی عەرەبیان فێر بکەن و بەسەرهاتی خەلیفەکان یان پاشا و سەرکردەکانیان بۆ بگێڕنەوە. ئەگەر چوار ساڵ ئەم کارەمان درێژەی کێشا ئەوە بە مەبەست و ئاواتمانەگەین بۆیە ئەبێت دان بە خۆت دابگری ئارام بە عەرە بوو توێنە بۆ تۆڵە سندنەوە چل ساڵیش هەر کەمە ئەگەر ئێمە کەنیزەکەکانمان ڕاهێنا و فێرمان کردن بە ئاواتی خۆمانەگەین کە کارەکەمان کۆتا بوو لەگەڵ خۆم ئەیان بم کە هەردوو شامەی لە دایکی مەکربازی بیست لە خۆشیدا سەری ماچ کرد ئەمجا فەرمانی دەرکرد بگەڕێن بە شوێن زانایان و فەیلەسوفاندا بیانهێنن بۆ دەرباری شا کۆ بۆ لەگەڵیاندا و ڕێزێکی زۆری لێگرتن خەڵاتی کردن ئەمجا پەیمانی پێدان گەر ئەو کەنیزەکانیان بەباشی فێرکرد خەڵاتی بێوێنە و شایستە بکرێن لەو لایشەوە کە شاعمەری کوڕی نەعمان لە ڕاوشکار گەڕایە و دوای حەوانەوە ناردێ شوێن شائیبریزە پێیان ڕاگەیان کە لە کۆشک دانەماوە زۆری پێگران بوو بۆیە پرسی چۆن ئەبێ لە کۆشک بچێتە دەرەوە و کەس پێی نەزانی بێ ئەگەر مەملەکەتەکەشم وەکو کۆشکەکەم بەڕێو ببرێ ئەوە بۆم کۆنتترۆل ناکرێت و لە دەستم ڕوە ئەبێت جێگرەکانم بکەمە دەرگاوان ئەم جاکەوتە خەمی شائبریزە لەم کەین و بینەدا بوو شرکانی کوڕی لە سەفەر گەڕایەوە باوکی ئەم هەواڵە ناخۆشەی پێدا لەوە ئەترسم لە بەغیلیاندا بیانکوژم، دواتر بەهۆی ئەوانەوە تۆیش من بکوژیتەوە، بەهۆی ئەمەوەیە ئاوا زەرد هەڵگەڕا و لاوازم، خۆزگە قەڵایەکت پێ بەخشیم تاکو پاشماوەی تەمەنم تێیدا بەسەر بردایە. لەم بارەیەوە چاکیان وتووە، دوورکەوتنەوە لە خۆشەویست باشترە، کەوا چاوان نایان بینن تاکو دڵان بەخەم بن. ئیدی سەری نەوی کرد، کە شاعمەری کوڕی نەعمانەمەی لێبیست، دڵنەواییەکی فرەی کرد وتی بێدڵیت ناکەم لە قەڵای دیمەشق گەورەتر و باشترم نییە پێشکەشت بێ دواتر شرکان گواستەوە بۆ شاری دیمەشق کە دانیشتوان بەهاتنیان زانی شاریان ڕازاندەوە و چوونە پێشوازی و بەخێریان هێنا سوارانی سوپا ڕیزێک لای شانی ڕاستەوە ڕیزێکی دیلای شانی چەپیەوە ڕیزێکیش پێشەنگ و ڕیزێک لە دوایەوە خۆیان کرد بە شاردا لەو لایشەوە زانایان و فەیلەسوفان چوونە دیدەنی شاعمەر و پێیان ڕاگەیان کە ڕاهێنان و فێرکردنیان بە کەنیزەکەکان کۆتاهێنا و پێیان وت ئاغامان زانستوە دەبوو ڕەوشت فێری مناڵەکانت کرا ئیدی شاعمەر زۆر خۆشحاڵ بوو فەرمانی دا خەڵاتی شاهانە پێشکەش بکرێت بەو فەیلەسوف و زانایانە چونکە شاعمەر قورئان خوێن و بۆ خوا ڕەخساو بوو هاوڵاتیان خۆشیانەویست ئەوە بوو بەغدای جێهێشت و چوە حەج زەولمەکان بەرەو ڕووی باوکی چوو پێیوت بۆ ئەوە هاتووم ڕێم پێ بدەی منیش بچمە حەج باوکی پێیوت پەلەمەکە ساڵێکی دی خۆشم لەگەڵ دێم بۆ حەجکردن بەدزیەوە ئێرە جێبێڵە مەهێڵە کەس پێت بزانێ نیوەشە و خوشکی پارەی لەگەڵ خۆی هێنا و جلی پیاوانەی لەبەر کرد و بەرە و دەواازەی کۆشک بۆوە سەیری کرد زەولمەکان دووشتری ئامادە کردووە خوشکەکەی سوار کرد و خۆشی سواری ئەوی تریان بوو خوا یاوەریان بوو بێخەم خۆیان کرد بە شاری مەکەدا و چوونە عرفات ڕێوڕسمی حەجان بەجێهێنا ئەم جاویستیان لەگەڵ حاجیانی عێراقدا بکڕێنەوە زەولمەکان بە خوشکەکەی وت، حەزەکەم سەردانی قودس بکەن تاکو بچمە سەر گۆڕی حەزرەتی ئیبراهیم، سڵاوی خوای لەسەر بێ، خوشکەکەی وتی منیش. ئەمجا خۆیان ئامادە کرد لەگەڵ کارواندا بەرەو قودس بوونەوە. لە ڕێگا خوشکەکەی لەرز دایگرت، دواتر چاک بووەوە. براکەی زۆری پەزیرایی کرد. کاروان بەڕێوە بوو تاکو گەشتن. ئەمجا زەولمەکان نەخۆشیەکی گرانی گرت، زەرد و لاوازی کرد. لە ئوتێلێک لایەندا بەرەبەرە نەخۆشی لاوازی کرد و تووشی بورانەوەی کرد خوشکەکەی پەژارێکی زۆر دایگرت و بەخۆی وت لا حولەوەلا قوتە ئللا بلا علی و عظیم ئەمە بەڵای خویە ئیدی لەو خانە دامانەوە خوشکە هەرچیەکی پارە پێما بۆ خەرجی کرد بۆ خۆی و برانە خۆشەکەی تەنانەت هەندێ لە جلو بەرگەکەی خۆشی فرۆشت حەسیرە شڕێکی ژێر خۆیان نەبێ هیچیان نەما ئیدی بەدەم گریانەوتی خۆمان داوەتە دەست خوا زەولمەکان وتی خوشکێ دان بە خۆتا بگرە وا بەرە و چاکبوونەوە چم زۆریشم حەز لە گۆشتی برشاوە ئەو ژوتی براشیرینەکەم بەخوا سوواڵم پێ ناکرێ بەڵام سبێنەیە گەڕێم بەڵکو ببمە کارەکەری ماڵە دەوڵەمەندێک بەڵکو بە پارەکەی بژین ئەم جا بە براکەی وت هەرچەند پێم خۆش نییە بەجێت بێڵم بەڵام چارم نییە براکەی پێوت دوای ئەو هەموو نازونی ئەمەتەی تای بوویت ئاوا ڕسوا بیت لا حولە ولا قوتە ئللا بللا دەستی کردە گریان خوشکەکەشی لەگەڵیدا خوشکەوتی براکەم ئێمە دوو نامۆین بەم وڵاتە ئەوە ساڵێکە لێرەین کەس لە دەرگای نەداوین ئاخۆ ببرین لە برسانە تەنیا چارە هەر ئەوەیە ئەبێت کارەکەری ماڵان بکەم تاکو و مەمرە و مەژی بەسەری بەرین تا ئەو کاتێ چاکە بیتەوە ئەمجا ئەگەڕێنە وڵاتی خۆمان سعاتێک یەکتریان لاواندە و گریان ئەمجا قوماشە کۆنێکی پەیدا کرد و دای بەسەریدا ناوچەوانی براکەی ماچ کرد و چوە دەرەوە تاکو کار بدۆزێتەوە چووە دەرەوە بێ ئەوەی خۆشی بزانێ بۆ کوێ چێ ئێوارە هات نەزەت و زەمان نەگەڕایەوە ئەو شەو براکەی تاکو بەیانی چاوەڕوانی کرد دوو ڕۆژ چاوەڕێ کرد ئیدی ئارامی لەبەر هەڵگیرا ئەم جا هاواری برد بۆ خاوەن خانەکە لی پاڕایەوە تابیبات لە ناو بازارەکەدا دایبنێ ئەویش بە قسەی کرد خەڵکی بازارەکە کە بەو حاڵەوە بینیان بەزەیان پێهاتەوە و چەند درهەمێکیان بۆ کۆکردەوە زەولمەکان بە ئیشارە تێیگەاندن کە برسیەتی ئەمجا تێریان کرد ڕاخەرە شڕێکیان لەبەر دوکانێکدا بۆ ڕاخست و مەسینەیەکی پڕ ئاویان لە ژوورسەریەوە بۆدانا شەو بەسەری داهات بازار چۆڵ بوو خوشکەکەی بیرکەوتەوە و هێندەی ترخەمبار و بەهێز بوو تا ئەهات خواردن و خواردنەوەی کەم ئەبووە ئەمجا خەڵکەکە سی درهمیان بۆ کۆکردەوە و وشتروانێکیان بۆ بەکرێ گرت و پارەکەیان پێداوتیان ئەم نەخۆشە بگەێنە دیمەشق لە بەردەم خستەخانەکەی دادای بنێ لەوێش خێرخوایەک هەر پەیدا بێ بیخاتە خستەخانەکەەوە بەڵکو چاک ببێتەوە وشتروان باری کرد و ڕۆیشت لە کەناری شار چاوەڕێ کرد تاکو و تاریک داهات ئەمجا نەخۆشەکەی لەسەر سەلیۆنکێک لە بەردەم گەرماوێکدا فرێدا و جێهێشت